بینیمان کە کۆمەڵێک مەئساتی بەشەری بەسەر مرۆڤایەتیدا دێن، لەگەڵ ئەو هەموو پێشکەوتنەی بواری تەکنەلۆجیا و ئامێرەکان و ئاسانکارییەکان بۆ مرۆڤ، کەچی بەداخەوە دەبینین خەم و خەفەت و مەراق و نەخۆشی و دڵناخۆشییەکان زۆرتر دەبن. وتاری جومعەی ڕابردوو بە فەزڵی خوای پەروەردگار هەندێ شتمان لەو بارەیەوە باس کرد و بابەتەکەمان مابووی هەڵمانگرت بۆ ئەم وتارە ئەمڕۆش وباللە تەوفیق هەندێکی تر لەسەر ئەوە قسە دەکەین و سەرەتای وتارەکەمان دەڵێین خوای پەروەردگار بە حیکمەت و کاربەجێی خۆی کۆمەڵێک غەریزەی بەهێزی لەناو لەش و لار و دڵ و ناخی مرۆڤا دروست کردووە وەکو ئەوەی حەز کردن بە نەمری، خوای گەورە کە ئینسانی دروست کردووە هەستێکی تیا دروست کردووە کە حەز دەکات زۆر بژی، حەز دەکات ژیانی زۆر توولانی بێ، سبحان اللە ئینسان ئەگەر دیقەت بدایە تا تەمەنت بڕواتە پێشەوە تموحت بە ژیان زۆرتر دەبێ. ئەوەندەی کە ئینسانێکی بە تەمەن حەزی لە ژیانە، جاری وا هەیە گەنجێک بەو حەددە حەزی لە ژیانی درێژ نییە. ئەمەش حیکمەتی خوای پەروەردگاری تێدایە، ئەگەر وا نەبوویایە لەم سەر زەویەدا خانوویەکی باشت نەدەبینی. کابرا خانوویەک دروست دەکا، حەز ئەکا سێ سەد ساڵی تر هیچی لێ نەیە، ئەوەندە مەحکەم و پتەو و جوان بێ، کەچی ئەگەر بیر لە خۆی بکاتەوە، لەوە ئەچێ نەچێتە ناوێوە کە بە جێی دێڵێ. بەڵام خوا ئەم تموحەی خستۆتە ناو دڵی مرۆڤەکانەوە بۆ ئەوەی ئەم سەر زەویە بە جوانی ئاوەدان بێتەوە خوای پەروەردگار غەریزەی خۆشەویستی پارەی خستۆتە ناو دڵی ئینسانەوە لە زێڕ و زیوەوە تا دینار و دۆلار و هەموو عملەکان ئینسان بە حبی دڵ حەزی لە پارەیە قورئان وا دەفەرمێ وە وانه لحب الخیر لشدید ئەگەر ئەم خۆشەویستی پارەیە نەبوویایە، باوەڕتان بێت زۆر ئیشی مەترسیدار هەیە، کرێکاری وا هەیە لە بینای چەند قاتا کار دەکا، هەموو لەحەزاتێکی ژیانی خەتەرە کە گیان لەدەست دا، کەچی لە خۆشەویستی ئەو پارەیە کە بیری لێ دەکاتەوە دوایی وەری دەگرێ و ئوجرەکەی زۆرترە کارەکە دەکا. خوا ئەم خۆشەویستی پارەی نەخستایە دڵەکانەوە زۆربەی ئیش عاسێ دەبوو، بەڵام ئینسانەکە بە تموحی ئەو پارەیە کە غەریزەیە لە ناو ناخی مرۆڤا ئەیکا. خۆشەویستی ئەم کۆمەڵە شتە کە خوای پەروەردگار لە قورئانا ئاماژەی پێکردووە زویینە للناس حب الشهوات ئەمانە خوای پەروەردگار قەدەغەی نەکردوون ئەمانە خۆشەویستی کردوون لە ناو ناخەکاندا جوان کراون بۆ مرۆڤەکان نیسا ژن هاوسەری ژن بە نسبەت پیاوەوە ژن بە نسبەت ژنەوە پیاوەکەی ئەم دوو ڕەگەزە پێویستیان بە یەکە بە دوو یەکە عەوداڵن خۆشەویستی بەنین، منداڵ، خۆشەویستی قناطیری مقنطرە من الذهب والفضە، دینار و دۆلار و زێڕ و زیو، خۆشەویستی والخیل المسومە، وڵاخە بەرزە، ئوتومبیلی جوان و ئاخر مۆدیل و پێشکەوتوو، والانعام، ئاژەڵ بە هەموو جۆرەکانیەوە، والحرث، کشتوکاڵ، باخداری، فلاحەت، جا سەرنجی قورئان بدە خوا دەفەرمێ ئەمانە جوان کران لەبەر چاوی ئینسان، شیرین کران لەبەر دڵان، وەڵاهی ئەگەر خوای پەروەردگار بە حیکمەتی خۆی ئەمانەی ئاوا شیرین نەکردنایە هیچ گەنجێک ئامادە نەبوو تەحەمولی دروست کردنی خێزان بگرێتە ئەستۆی خۆی وەڵاهی ئەگەم مناڵ خوا ئەوەندە شیرینی نەکردایە مناڵێک بەخێو نەدەکرا کەچی هەموو ئازارەکانیشی بە خۆشی وەردەگری وەڵاهی سەیر دەکەی ئەگەر بێت و زراعەت و فەلاحەت و کشتوکاڵی خوا ئاوا شیرینی نەکردایە لەبەر دڵی ئەو فەلاحە کەسێ دەنکێ تۆوی بە ئەرزەوە نەدەکرد زۆر مەشەقەتی هەیە کەچی هەمووش لەززەتی لێ وەردەگری پاشان پێکەوە نانی سەروەت و سامان و خانوی باش خوا دەفەرمێ ئەمانە هەموو جوان کراون بۆ مرۆڤەکان و ئەگەر بە حەڵاڵی بیکەی واللهی لەزەتیشی لێ وەردەگری هەرچەند عەزیەت دەکێشی لەزەتیشی لێ وەردەگری ئەمانە قورئان دەفەرمێ کۆمەڵە غەریزەن بۆ ئەوەی ئەم سەرزەوێ بە جوانی ئاوەدان بێ مرۆڤ تەعمیری سەرزەوی بکا و تەخریبی نەکا و وێرانی نەکا ئەم غەریزانە ناو ناخی مرۆڤە هەن ئەمە تا ئێرە زۆر باشە، بەڵام ئەوەی جێگەی ئەسەفە مرۆڤ جاری وا هەیە سنوورەکان دەبەزێنێ. ئەوەندە عەوداڵە بۆ بەدەستهێنانی ئەم شتانەی کە باسمان کرد، لە سنووری خۆی تێدەپەڕێ بە سنووری خەڵک دەکەوێ. ئەیەوێ سنووری خەڵکیش بۆ خۆی بخوا. ئەڵێ هی خۆم بۆ خۆم، هی تۆش دەخۆم. ئەوێ بەوەی خۆیەوە ڕاناوەستێ کە شەرع بۆی دیاری کردووە ئا لەو کاتەدایە کە ئەم دنیای ئاوا تێک دەچێ ستەمکاری خوێن ڕێژی غەشکردن ناعەدالەتی بە چاوی خۆت دەبینی سەر زەوی لیخن بووە پڕ بووە لەم هەموو ناعەدالەتی و ستەمکاری کە بەهۆی لادان لە مەنهەجی خواوە دروست بووە چارەسەرەکەشی چیە؟ قورئان لە یەک ئایەتە ئاماژەی پێدەکات دەفەرمێ یا ئەیها الذین آمنوا استجیبوا لله وللرسول اذا دعاكم لما يحييكم سورة الانفال آيات 24 ئەم ئاەتە قورآانە باسمان دەکا دەفەرمێ ئەی ئیمانداران ئەی خەڵکانی خواناس و باوەڕدار وەڵامی خوای پەروەردگارتان بدەنەوە یعنی بەردەوام خوا لەو ئاسمانەوە بانگمان دەکات لە کوێوە لەو قورآانەوە ئینسان کە قورئانی خوێندەوە بەردەوام سەیر دەکا ئایا یا ایها الانسان یا ایها الذین آمنوا ئەمانە هەموو بانگکردنی خوایە بۆ مرۆڤ خوا دەفەرمێ هەر وەختێ بانگم کردن وڵامی خوا و پێغەمبەرەکەی بدەنەوە اذا دعاكم لما يحييكم بۆ ئەوەی کەوا ژیانتان بێ خوا بۆچی بانگمان دەکا هەموو ئەمرێکی ئەو خوای پەروەردگارە کە دەفەرمێ ئەی مرۆڤ وا بکە ئەی مرۆڤ ئەوە قەدەغەیە و مەیکە ئللا بۆ ئەوەیە تۆ ژیانت بەختەوەر بێ لما يحييكم جا ژیانێک بەختەوەری دونیا و ژیانێک کە مردنی بەسەرا نایەتەوە، بەختەوەری و ژیانی ڕاستەقینە ئەوەیە کە تۆ قیامەتت ئاوەدان بێ، هەر کەسێ گوێ ڕایەڵی فەرمانەکانی پەروەردگار بێ قیامەتی ئاوەدانە. بەڵێ خۆشەویستان، یحیکم دەفەرموێ ژیان، نافەرموێ زیندوو بوون، ئەمانە دوو شتی لێک جیاوازن، بیرمەندێک دەفەرموێ زیندوو بوون لەگەڵ ژیانە دوو شتی لێک جیاوازن، تۆی مرۆڤ خوا بۆیە خەڵقی کردووی بژی نەک هەر زیندوو بی چونکە پشیلەیەکیش هەر دەژی چۆلەکەیەکی بێ ماڵ و حاڵیش هەر دەژی نابێت تۆی مرۆڤ هەر بژی زۆر کەس لە کەسێ دەپرسێ ئەرێ چۆنی ئەڵێ کوڕۆڵام ماوین ماوین هیچ نییە چۆن ماوی گرینگە ئەو ئێستا ئەوەی ئێمە زۆربەی خەڵکی زۆر منە حکومەت بە خەڵکی ڕەوا دەبینێ کاکەوە کەرەستەکانی زیندوو بوونە وەڵا بەرمیلێک نەوتم داوێ بە شەش مانگ ئەوەنی کارە باشت هەیە ئەوەنی جادەیەکیش تۆزە شۆستە کراوە کاکە ئەو پێویستەکانی زیندوو بوونە خۆ پشیلەیەکی بای خۆی هێلانەیەکی هەیە چۆلەکەیەکی گەڵادارەکەی پێ دەژێریەوە ئەمانە پێویستیەکانی زیندوو بوون گەو بچووکترن لە ژیان بوون قورآن دەفەرمێ دەبێ مرۆڤ بژی مرۆڤ ژیانی لەگەڵ ئاژەڵدا جیاواز بێ نەک هەر ورگی تێر بێ ئەبێ بە تەواوی مەعنا بژی جا بۆ ئەوەی بژی ئەبێ عیلمت بە قورآن پەروەردە کرابێ ئەینا ئەوانەی کەوا عیلمیان پێیە بەڵام غەش لە کۆمەڵگا دەکەن سیدەکەی خۆ زاناکانن ستا لەگەڵ ڕێز و حرمەتمدا بۆ ئەو وشەیە بەکاربێنم دکتۆری وا ژیراوە سەیدەلانیە کۆلێژی تەواو کردووە دەرمانی خراپ و تەزویرکراوی لە دەرەوەی وڵات هێناوە بۆ میللەتەکەی خۆی کە پێی بفەوتێنێ خۆ مەکابرایەکی نەخوێندەوار نییە ئەوە شەهادەدارێکە ئەو تەزویرە دەکا پاشان لە بواری ئیجتیماعیدا لە بواری هاوڕێیەتیدا هەر وەختێ دوو کەس یەکتریان خۆشویست و بوونە برادەر ئەگەر ئیمان ئەم هاوڕێیەتیە نەبا بەڕێوە وەکو لە ڕۆژانی ڕابردوو دەبینی گەنجێک گەنجێکی برادری خۆی دەکوژێ بە تموحی پارەی سیارەکەی ئەمە هاوڕێیەتیە کە دوورە لە ئیمان چونکە لە ژێر ئیستیجابەی خوا و پێغەمبەرانەوە فەسەلەم کاتێک کە لە بواری اقتصادیدا لە بواری ئابووریدا ئەم هەموو خەزێنەی سەر زەویە هەیە کەچی لە وڵاتان خەڵک خۆی دەسووتێنە لەبەر بێژیانی لەبەر بێگوزەرانی لە بواری سیاستدا چونکە وەڵامی خوا و پێغەمبەری خوا صلی الله نادرێتەوە سیاست بووە چەواشەکاری خەڵک قێزی لە وشەی سیاست دەبێتەوە کە لە کاتێکا بوو سیاست خۆشەویست بێ لای خەڵک چونکە فەنی ئوموری ئیدارەو بەڕێوەبردنی وڵاتە لەبەر ئەوە زۆرجار مرۆڤ بێزار دەبێت لە ژیان دەڵێ ئەوە کەی ژیانە یعنی ئەوەندە وەڕز بووە ئەوەندەیان عەزێت داوە کەی ژیانە خواخوایەتی بمرێ و نەجاتی بێ پێغەمبەری خوا صلی الله علیه وسلم فەرمووی والله لە آخر زەماندا لە آخر زەماندا کە مرۆڤ دەگاتە قیمەی پێشکەوتنی تەکنەلۆژیا و بوارە مادیەکان و ژیرفان پڕکردنەکان ئا لەو کاتەدا فەرمووی ئوممەتم وای لێ دێ بەلای قەبرێکا دەڕوا ئەزانێ قەبرەکە تازەیە ئەڵێ خۆزگەم بەخۆت خۆزگە من لە شوێنی تۆ بمردمایە فەرموو واللهی لە هیچیشی کەم نییە لە هیچی بواری دنیایی کەم نییە بەڵام خۆزگە بۆ مردووە دەخوازێت چونکە لە ژیان بێزار بووە ئێستا خەڵکێک کە دەستی دەچێتە خۆی خۆی لە ناو دەبات لە ژیان بێزار بووە خۆ ئەگەر سەیریکەی برسی و تین و ڕووت و ڕەجاڵیش نییە لەبەر ئەوە وڵامدانەوەی خوای پەروەردگار و شەرعەکەی خوای پەروەردگار وا دەکات کە مرۆڤ لە مەینەتیەکانی ژیان ڕزگاری بێ پاشان ئیسلام کۆمەڵێک چارەسەری داناوە چارەسەری یەکەم ئەوەیە ئەم ئینسانە کە ئەم غەریزانەی هەیە وەکو عەرزم کردن خۆشەویستی ئەمانە خراپ نییە خوا دەفەرمێ ژنت هەبێ ژن مێردی هەبێ ماڵت هەبێ سەیارەی ئاخر مۆدیلی بەرزت هەبێ خوای پەروەردگار دەفەرمێ بە قەدەر شاخێک ئاڵتونت هەبێ بە حەڵاڵی هی خۆت بێ قەی ناکا شەرع دەفەرمێ بۆت هەیە کوشت و کاڵ و باخ و باخات و ئاژەڵداری و ئەمانەت هەمووی هەبێ هەمووی باشە پارەشت خۆش بوێ کەسابەتیش بکە بەڵام مەچۆ سنووری خەڵکەوە ئەوەش شەرعەکە دیاری دەکات سنوری تۆ تا کوێیە بۆ ئەوەی نە ماڵی خەڵک بخۆی و نە خەڵک ماڵت بخوا بۆ ئەمە ئیسلام چەند یاسایەکی داناوە خاڵی یەکەمیان ئەوەیە ئیسلام پێت دەڵێ مەرج نییە حکومەت هەموو دەمێ چاوی لەسەر خەڵک بێ مەرج نییە بەڕێزان مەرج نییە حکومەت پۆلیس بە دیار هەموو کەسێکەوە دابنێ بۆ ئەوەی کە ئینسان ئەمین بێ کاتێ چاوی حکومەتیشی لێ دیار نییە ئەبێ ڕقابەیەکی خوایی لە ناو دڵەکانا هەبێ کە قورئان دەفەرموێ وهو معکم اینما کنتم دڵنیابن لە هەر شوێنێکا بن خواتان لەگەڵایە لەو شوێنەی کە کەس ناتبینێ و کەس چاوی لێ نییە پەروەردگار چاوی لێتە بەڵام بێ کەسێک بڵێ بە گەنجێکی موسڵمانی ئێمە بڵێ ئێوە بۆ هەر باسی دین دەکەن بۆ باسی ویژدان ناکەن جارێک لەگەڵ برادێکە کە خۆی بە لادین دەزانی کەوتی نەگفتوگۆ و کۆمەڵە قسە باسی ئەوەی کەوتی مامەستا من زۆر وڵاتانی جیهان گەڕاوم ئێوە زۆر اعتیماد دەخەنە سەر دینی ئیسلام لە وڵاتانە دینی ژنیە خەڵک ئەمین و ئەمانی شەو و بازرگانیشی ڕێک و پێکە چونکە ویژدانی هەیە وتم ویژدان زۆر چاکە بەڵام ویژدان هەتا سەر ویژدان نابێ ئەبێت دین ویژدان بەڕێوە بەرێ لە ساڵی دوو هەزارە لە ناو سەیدەلیەکە دەرمانم دەکڕی وەرەقەیەکم بەر چاوکەوت ئەوم لە کتێبان نەبینیوە نەشم دۆزیەوە نووسەرەکەی چێە بەز وشەیەکی گەلێ جوان و سەرنج ڕاکێش بوو هەر لەوێ لەبەرم کرد دەڵێ الضمیر بلا عقیدە کە محکمەت بدون قاض ویژدان و زەمیری ناو ناخی مرۆڤ بەڵام دینی خوای لەگەڵ نەبوو عقیدە و بیروباوەڕی خواناسی لەگەڵ نەبوو وەکو محکمە و دادگای بێ قازی وایە کەس هەیە بڵێ مەحکەمە شتێکی خراپە، دادگا شتێکی باشە، ئەو تەرازووە هەمووی بە ڕێک و پێک کە دەچی دەیبینی ئومێدێک بۆ چەوساوە، بۆ مافخراو دەگەڕێتەوە، دەڵێت دادگا مافم بۆ وەردەگرێ. بەس باشە ئەم بینایە ئەگەر قازی و حاکمێکی تێدا نەبێ کار بە حوکمەکە بکا، بە کەڵک دێ؟ بە کەڵک نایە، هەر شتێکە ڕەمزییە. ویژدانیش بەڕێزان ئاوایە، ویژدان لەناو ناخی هەموو مرۆڤێکا هەیە وەکو دادگا و بیناکە. بەڵام ئەبێ قازیەکە کە دادگای شەرعیە و کە دەڵێ خوا بەردەوام چاوی لێتە ئەی ویژدان مەدۆڕێ ئا ئەوە دەبێت سەرپەرشتی ویژدانەکە بکە ئەینا کەس بێ ویژدان نییە بەڵام ویژدان تا بڕێک دەڕوا ئەگەر خواناسی لەگەڵ نەبوو چۆک دادەدا هەر نمونەیەکی واقعی بۆ جەنابتان باس بکەم هەموو ئەوانەی کاتی خۆی لە سەردەمی بەعسی لە ناوچوودا چوونە شاخ و چەکیان دەست داویە و بوونە شۆڕشگێڕ، ڕێز و حورمەتمان هەیە بۆ خەباتی هەر کەسێک کە بۆ میللەتەکەی تێکۆشابێ، هەموو ویژدان پاڵی پێوە نان. ئەینا کابراش دەیتوانی چەکداری شاخیش نەکا و لە ناو شاریشا بێ و بە خۆشیش بژی، بەڵام ویژدانی پاڵی پێوە نا، ئەو گەنجە بڕوا لەو شاخە لە سەر میللەتەکەی خۆی بە کووژ دا، خۆ ئەمە ویژدان پاڵی پێوە نا. ئەم ویژدانە هەبوو. کەچی سەیر دەکەی کاتێ لە شاخ گەڕایەوە سەر جادەی قیر، لە جیاتی گوێدرێژ مۆنیکای لێ خوڕی، لە جیاتی ئافرەتی لادێ ساوەری بۆ لێ نەچوو کچەکانی زانکۆی هەڵبژاردن، لە جیاتی ساوەر خواردن قەل خواردنی بۆ نسیب بوو، سەیر دەکەی ویژدان. ویژدان ڕۆی، هەر ئەو کەسەی دوێنێ ویژدان پاڵی پێوە دەنا دیفاع لە میللەتەکەی بکا، ئێستا گەورەترین دز و جەردەی سەر ئەو میللەتەیە. ئێستا بیرە نەوتێک هەڵلووشێ هێشتا قەناعەتی نایە، بەرمیلێک نەوتیش بە تۆ ڕەوا نابینێ. ئەها ئەمە خۆ واقیعەکە، کەس نییە لاری لێی هەبێ. ویژدان هەیە لە ناخەکاندا، بەڵام ئەم ویژدانە ڕەقابەی خوای موراقەبەی نەکا تا حەدێک بڕ دەکا. ئەوانەی کەوا بازرگانن، لەگەڵ حورمەتم بۆ ئەو کەسانەی دەرەوەی وڵات کار دەکەن و خوا بەرەکەت بخاتە ڕزق و ڕۆزییانەوە بە حەڵاڵی، بەڵام سەیرکە لە یەکێ لە ڕۆژنامەکاندا بە ئامار داما، ئەڵێ لە مانگی یەکی دوو هەزار و یانزە بۆ کۆتایی مانگی دوانزەی دوو هەزار و یانزە بەس لە گومرگی برایم خەلیلە لە پارێزگای دهۆکە هەشت سەد و حەفتا و حەوت تەن بەس خواردنی یەک سپار ویستراوە بێتە هەرێمی کوردستانەوە بازرگان هێناوێتی و گیراوە. هەشت سەد و حەفتا و حەوت تەن خواردنی بەسەرچوو لە ڕۆن، لە برنج، لە نیسک، لە نۆک، لە باقلەمەنییەکان. هەشت سەد و حەفتا و حەوت تەن بەس خواردنی ئێکسپایەر. کابرا فرسەتی هێناوە شەوێک داخڵی ئەمریکا و بیخاتە ورگی ئەو فەقیر و هەژارە تووشی سەرەتان و سیری بکا. باشە خۆ ئەمە بە حساب ویژدانی ئەبێ هەبێ کابراکی پارەداری ئاوا گەورە بازرگانی نێودەوڵەتی بکە ئەبێ ویژدانی هەبێ بەڵام کوا ویژدانەکە کە فرسەتی بۆ ڕێکەوت ویژدان بار دەکا ئەمە ئەمە ئەمەندە هەر گیراوە بە ئامار سووتێندراوە سەد و شەست تەنیش ڕەوانی دەرەوەی وڵات کراوەتەوانێ توانە بۆ وڵاتەکەی خۆی بەرنەوە نان هێشتە بێتە ناوە ئەیا بێت چەند بە دزێەوە هات بێ و کەس نەیزانی بێ ئەیا بێت چەند مەسولێک کڕدرابێ و شەریک بوو بێ لەگەڵیدا خۆمانە شەمووی هەیە یانی ئەمە سەیری کە ویژدان بە بێ عەقیدە ناتوانێت کۆمەڵگا ئیسلاح بکا دووەمیان ئیسلام ئەوە دروست دەکا کە پێمان دەڵێ لکل معصیەتین عقابا هەر بێ شەرعیەک بکەی هەر تاوانێک بکەی ئللا عقوبەکەی وەردەگری هەر لە دنیادا پێش قیامەت ئیسلام ئەوەمان فێر دەکا ناڵێ هەر بۆ قیامەت ئەڵێ لە دنیادا عقوبەکەی وەردەگری بۆ نمونە کەسێک دوو لە ڕووی جەنابتان درۆز وەربکا درۆزن بێ کە نەعلەتی خوا لە درۆزن کراوە لە قورئانە ئەمە پێش ئەوەی لەعنەتی خوا تۆقەکە بکرێتە گردنی و بەرەو جەهەنەم ڕایکێشێ لە قیامەتە لە دنیادا عقوبەکەی ئەوەیە پیاوی درۆزن دوو لە ڕووتان پەرژینێکی قایم بێ ئیعتیباری قسەکانی نامێنێ ئەنجا وەلێ ئەڵان کێ ئەو قسەی کرد ئەڵێ فڵان کەس ئەڵێ گوێی مەدەێ بەخوا فڵان کەس کردێتی ئیعتیباری نییە ئەمە عقوبەیەکی گەورەیە بەڕاستی ئینسان ئەو قسەیە و ئەو زمانت ئیعتیباری نەبێنە لە بینە خەڵکە غەشکردن کە دوو سێ جار غەش لە خەڵک کرد سیقەت نامێنێ لە بین لە ناو خەڵکە خۆگە نەشتێت جەهەنەم لە قیامەتە هەر لە دنیا گەورەترین عقوبەی ئەوەیە ئینسان متمانەی لێ دەستدا لە ناو خەڵکە جسرێک لێی نووسراوە پێنج تەن بەسەر ئەم جسرەیا بڕوا کەسێ لۆریەکی پێ دە تەنی پێ بوو ئاوا ڕوانی وتی کوڕە خۆ مرورێک بیار نێو کەس چاوی لێ نێ با بڕۆم ئەوە خۆی زەرەت دەکات چونکە یەکسەر جسرەکە دەتەپێ ئەم تەحەمولی پێنج تەن دەکا برادەرێک گەڵابەی پێیاڵێ ئەو جادەیە لەبێت لە قورسی ئەوەندەدا بڕوا ئەم دەڵێ مادەم هێشتا قەپانەکە دانەنراوە بە شەو لێی دەخۆ مرور نازانێت کابرای قەپان لەوێ نیە کاچی من جادەکە کە چاڵ بوو ڕۆژی تۆش دەکەویەوە ناویەوە لەوانەیە کوڕەکەی تۆ قەمەرەی پێ بێ و بکەوێتە ئەم چاڵە و وەرگەڕێ هەر پێش قیامەت. هەموو شتێکی نایاسایی کە قانوون قەدەغەی کردووە بۆ مرۆڤ، ئینسان ئەم ناقانوونی و کردی مەعسیەتە، بێ ئەمری خوایە. هەموو شتێکی ناقانوونی کە ئینسان ئەنجامی بدا بێ فەرمانی خوای کردووە. بۆیە کاتێک کە دەبینی ئەمە ناگاتە قیامەت هەر لە دنیا خۆ تۆڵەت لێ وەردەگرێ. برادەرێکی شوفێر کە لە سایدێکا نوسراوە لە سەد زیاتر نابێ بڕۆی لێرە ئەو لە سەد و چل دەڕوا ئەڵێ خۆ کامیرەکەی مروری لێ نیە قەیچێکە برای بەڕێزم ڕۆژێ پێش قیامەت ئەمە بۆ خۆی مەعسیەتە وەڵاهی ئەمە دین ئاوا وەرگرن خۆشەویستانم برایانی ئیماندار خوشکانی بەڕێز ئەوانەی کە لە مزگەوتە گوێتان لە دەنگمانە ئەوەی ئەهلی ئەم دینەیە وەڵاهی ئەو قانونەی کە حکومەت دایدەنێ لە بەرژەوەندی ناو حکومەتی فڵان کەس نییە ئەو یاسایی هەموومانە ئەو مرورەی کە دایناوە ئەڵێ لەم جادەیەدا ئەبێت لە سەد بڕۆی تۆی شوفێر لە سەد و بیست ڕۆیشتی بیست گوناهت بۆ دەنووسێت تا ئەچیتە سلێمانی واللهی با مروریش چاوی لێ نەبێت چونکە ئەمە یاسایەکە بۆ سەلامەتی تۆ داندراوە سەد و چل لێ خوڕی واللهی کە دەچێت سلێمانی چل خراپە لە تای تەرازووی حیسابەکەی قیامەتدا داندراوە ڕۆژی قیامەت چل زەڕبی سوور لەسەر تەرازوەکەت هەیە هی ئەو چل لێخوڕینەیە کە کاتی خۆی بە نایاسایی لێت خوڕیوە بۆ چونکە پێش قیامەت خواش تۆڵەت لێ دەکاتەوە ئەو هەموو حادیسەیە دروست دەبێ لەبەرەوە زۆر پابەند بین ئەمە دینە دین ئەمەمان فێر دەکا ئەفەرمێ ئەو نایاساییە ئیلا لە تەرازووی خوای پەروەردگارە لەسەرت حیسابە بۆ قیامەتی خۆت هەموو شتێکی نایاسایی عقوبەکەی لەگەڵە ئەگەر کەسێکیش بڵێ دەوەڵڵا ئێستا لەوانەیە کەسێک لەناو هەر ئێمەدا بڵێ بەخوا مامۆستا سەد گوناحیشم کردووە و هیچ عقوبەیەکیشم وەرنەگرتووە لە دنیاش هاتووشی هیچ نەبووم زاناکان دەفەرموون گەورەترین عقوبە ئەوەیە ئەگەر کەسێ بێ ئەمری خوای کرد واتەوە مەبەستم یاساشکێنی کرد زەرەدی لە بەرژەوەندی گشتیدا خۆشی تووشی هیچ نەبوو لە دنیادا گەورەترین زەربە کە خوا لێی دەدا ئەوەیە لەزەتی مناجات لە خزمەت خوادا ناکا دوعاکانی گیرا نابن حەز ناکا کە نوێژ دەکات تام و چێژی لێ ناکا واللهی وەرە لە خواپەرستیا ژیان بەسەر بەرە کە مناجات دەکەی لە خزمەت خوای خۆدا فرمێسک بە چاوتا دێ کاتێک کەم بێ ئەمری خوا دەکەی هەر ڕۆژێ وەرە بە نایاسایی کۆمەڵە شت بکە ئەو برای گەڵابەی پێیە یاساییانە بارەکەت بار مەکە ئەڵێ بەخوا چاک نەجاتم بوو لە دەستی مرور و قەپان نەیگرتم و پارەیەکی زیادم پێنا بەڵام واللهی شەو کە هاتیەوە ماڵەکەت هەست دەکەی ویژدانت ئازارت دەدا حەز دەکەی کە دوعا دەکەی تاقەتی دوعاکردنت نییە حەز دەکەی لە تام و لەزەت لە عیبادەتەکەت ناکەی دە وەڵڵا ئەوە گەورەترین بەڵایە ئینسان پەیوەندی لەگەڵ پەروەردگاریا وەکو ئەو جارانی تر توند و تواڵ نەمێنێ سێیەم ئیسلام فێرمان دەکا نەفسی ئینسان بەڕێزە هەرچی شەرع نەهی لێ کردووە خۆت بیکەی پێی بێنرخ دەبی بێنرخ نا لەبەر چاوی خەڵک لەبەر چاوی خۆت ئایا بێنرخ بوون لەبەر چاوی خۆت هەیە بەڵێ عولەمایانی تەزکیەی نەفس فەرموویانە الانهیار الداخلی خطیر جدا ڕووخانی ناو ناخی خۆت و بێ حرمەت بوون لەبەر چاوی خۆت پەنا بەخوا ئەوە داڕوخانێکی گەلێک گەورە و خەتەرناکە کەسێک پێ دەڵێ فڵان کەس کەچی بۆ سلێمانی ئەو ئەو شتەم بۆ بکڕە کاتێ کە هاتیەوە سێ یەکەی لە بیرت چووە وتوتە نەوەک پارەکەم نەداتەوە بۆت نەکڕیوە دەتوانی بە دوو قسە بڵێ باوەڕ کە لە بیرم دەتوانی بڵێ وەڵاهی زۆر گەڕام نەبوو دەستم نەکەوت سێ چوار شوێنیشم بۆ کرد بڕوا بکە بەرچاوم نەکەوت ئەینا بۆم دێنای کابرا بڕوات پێ دەکا ئەڵە فڵان کەس ڕاستگۆیە و ماڵیش داوە بێ مەمنونیشتە بەڵام چونکە تۆ ئەزانی وانە خۆ بە دوو قسە ئەوت بەڕێ کرد هەست دەکەی خۆت لەبەر چاوی خۆت پێ سووکە چونکە غەشت کردووە چونکە درۆت کردووە هەست دەکەی خۆت لە ناخی خۆتە هەست بە توانەوە دەکەی کەسێ نەزەرێک دەکا خێزانی هەیە و ئەو کچە بەو جادەیا دەڕوا ئەم نەزەری لێ دەکا خۆ کەسیش چاوی لێی نییە لەبەر چاوی خۆت خۆت پێ سووکە دەی توخوا من عایلەم هەیە و تەرەر تەماح لە ناموسی خەڵک بکەم ویژدانت ئەگەر نەمرد بێ ئەمەت پێ دەڵێ یەکسەر هەست دەکەی لەبەر چاوی خۆتە ئینسان پەنا بەخوا سووکە بۆیە بێ شەرعی ئینسان ترسنۆک دەکات لە ناخا ئینسانێکی ترسنۆک لە بێ شەرع کار دەرەچێت کابرایەک دوکانی هەیە کاتێک چیلۆکەی لە ژێرەوە تۆزی چی لێ دەرهاتوە پ غرام سە غرامی کەمە پەنا بەخوا چونکە هیوا هەبووە هیوا هەبووە شتی فرۆشتۆ دوایی لێ ئاشکرا بۆ گیراوە سەی دەکەن لە ژێرەوە چیلۆکەی کون کردووە لە ژێرەوە کیلۆکە سەد غرامی لێ دەرهاتووە هەموو هەزار غرامێکی بە نۆ سەد غرامی بە هەزار فرۆشتووە ئەبێت چەندی ئاوای لەسەر کۆ بێتەوە بۆ قیامەتی ئەمە بەردەوام یان شتەکەی کۆنەیە بەسەر چۆ لە دوکانەکان لە بەڵکو ئەگە مناڵێک هات ژنێک هات کە خوێندەواری نێو سیر ناکە پیرەمێردێکی فەقیر هات شتەکەی دەدەمێ دەڕوا وردەور دە لەگەڵ یا بەڕێ یەکەم بەڵام ناوێ بیدا بەو کە زیتەڵە وریا ئەو خوێندەوارە ئەو گەنجێکی و چالاکە ئا ئەمانە بەردەوام ناخیان ترسنۆکە ئەڵێن نەوەک ڕەقابەیەک بێ و تەفتیشێکی دوکانەکەم بکرێت تۆ بڵێی کەسێ لە ماڵەوە خوێندەواریی دەست نەکەوێ بۆی بخوێنێتەوە بۆم بێننەوە حەیام بەرن ها لە ناخا دەترسێ قوتابیەک کە قۆپی دەکا چونکە بێ شەرعی خوای کردوە بێ ئەمری خوایە حەتا لە ئیمتیحانەکە دێتە دەرەوە بەردەوام لە دڵەڕاوکێدا تۆ بڵێ قۆپیەکەم ئاشکرا نەبێ مامۆستا نەمگرێ خۆ ئەگەر نەشگیرا لە ناخەوە هەست بە شکستێکی گەورە دەکا کە وەکو هاوڕێکانی بە حەقی خۆی نەگەیشتۆتە ئەو پلە و پایەیە نەگەیشتۆتە ئەو دەرەجەیە برادەرێک هەبوو کاتی خۆی لە نەوەتەکاندا بۆ ئیمتحانی شەشی زانستی براکەی نردبوو ئیمتحانی بۆ بکە کە براکەی لە دوو کۆلەجی ئەندازیاری لە قۆناغی سێدا بوو یەکسەر چوو ئەویش لە هەندەسە وەرگیرە ئەم بۆ خۆی هیچی نەیەزانی ئەو لە هەندەسە وەرگیرە دواتر ساڵێکیش دەوامی کرد دەرنەچوو تەنەزولی کرد بۆ پەیمانگایەک برایەک لێی پرسی بوو بۆ وات کرد وتی وەڵی کە دەچوومە ئەو کۆلیجە خۆم پێ سوک بوو چونکە ئەو هەموو برادەرە ئەو هەموو خوشک و برایان دەبینی هەموو بە حەقی خۆیان بە عیلمی خۆیان لە کۆلێجی ئەندازیاری بوون من بە حەقی براکەم لەوێ بووم هەر کە سەیری خۆمم دەکرد خۆم پێ سووک بوو کاتێک کە تەنەزولم کرد بۆ هاتمەوە مەعهەد بە حەقەکەی خۆم کە نازنام ئەوەش حەقی خۆمە هێشتا دەروونم تۆزێ ئارام بوو لەبەرەوە ئینسان دایمە کە بێ شەرعی دەکا لە ناخەوە ئینسانێکی ترسنۆکە باسی گەندەڵی دەکرێت جاری وایە لە مەجیسێکە لە کۆڕێکا دانیشتنێکاڵی گەندەڵی خراپە یەکسەر مەسوولێک بەرز دەبێتەوە کاکە بۆ باسی گەندەڵی ئەکەن ئەو چونکە خۆی گەندەڵە هەر کە باسی گەندەڵی ئەکرێ ئەو لەرز لێی دێتێ تۆ خۆ بمەجای و مەبەستیشت ئەو نییە بەس ئەم چونکە خۆی گەندەڵە دەترسێت دیکتاتۆرێک لەو سەری دنیا دەڕوخێ ئەم لێرە دەتۆقێ ئەڵێ کاکە حک فڵان حکومەتە ڕوخا ئەڵێ لە بوایە خۆ پیشاندانیان نەکردا بوایە خەڵک دانیشتنایە کاتێک کە لەی بن عەلی لە تونس ڕوخا ژنەکەی یەک تەن ئاڵتونی بەس بلۆک کراوی دانابوو بە تەن ئاڵتونی هەبوو معمر قەزافی لە لیبیا هاواری لێ هەستا وتی کاکە دەبوو خۆپیشاندانیان نەکردایە ئەهلی تونس وایان نەکردایە بەخوا کارێکی خراپیان کردووە سەرنجت دەدا باشە تونس لە کوێ و لیبیا تۆ بۆ لێرە زەندەقت چوو ئەمە هەمان شتی کرد بوو ئەو ئاڵتونی شار بۆ لێی گیرا معمر قەزافیش بۆ خۆی ئیزانی لە دوای مردنەکەی بیابان شۆفڵ ئیشی تێدا کردووە سەی دەکەن خەزێنەیەک هەڵدراوەتەوە هەشتا ملیۆن یۆرۆ لەگەڵ هەشت تەن ئاڵتونی تیا شاراوەتەوە هەشت هەزار کیلۆ ئاڵتونی عەیارە بیست و چوار لەگەڵ هەشتا ملیۆن یۆرۆدا بەس ژێرخاکی کردووە وەکو جرج ها ئەو لەوێ ماڵەکەی گیرا بە دزی پێکیەوە نابوو ئەم لێرە لەرزی لێ هات جا دایمە ئینسان کە بێ شەرعی بێ فەرمانی خوا دەکا هەر کە خراپەکارێک هەرەس دێنێ ئەم لێرە یەکسەر زەندەقی دەچێت بەڵام ئینسانی ڕاستگۆ، ئینسانی دادپەروەر، ئینسانی پاک، ئینسانی ئیش جوان بێ منەتە. ئەها کوردەواری چەند جوانیان فەرموو، وەڵا پاک بە و بێ باک بە. کە پاک بووی باکت لە کەس نییە. هورموزان پاشایەکی فارس بوو بۆ چاوپێکەوتنی حەزرەتی عومەر بۆ گفتوگۆ هاتبوو. کە هێنایانە مەدینە وەفدەکە، هورموزان نوێنەری پاشای فارس هاتە شاری مەدینە وتی کۆشکی خەلافەت لە کوێیە؟ وتیان وەڵا خەلافە خیلافەتی ئیسلامی کۆشکی نییە هەر خانوێکی بچکۆلەیە ماڵی حەزرەتی عومەرە و لە مزگەوتی شا شوێنێک جیا کراوەتەوە لێی دادەنیشێ کە چوون نە لە ماڵەوە بوو نە لە مزگەوت بوو سەیرەکان لەو دیو مزگەوتەوە لە ژێر سێبەری دارێکا دەستی بن سەرینی کردو بە سەرین و بەردێکی ژێر سەریدا و لێ خەوتووە لەسەر ئەو خاکە ئەو کابرایە وتی من یعنی سەیرم کرد وتم ئێستا چەکدار و حیمایە بەم لاولادا و ئەوێ لەسەر چ شوێنێک دانیشتە چونکە کیسرای فارسی وا بینی بوو هەزاران حیمایە دەوریان دەدا هەزاران کەس ئەوە عەسای ئاڵتونیان بۆ دەگرت شەڕابیان بەدەمەوە دەکرد ئەوە ئەمە کاب ئەمە عومەرە کە هەموو ئیسلاخ دنیا لێ ترسێ سام و هەیبەتی چۆتە دڵی هەموو کار بەدەستێکەوە وتی ئەرەوەڵا ئەوە عومەرە ئا لەوێدا قسەیەکی زۆر جوانی کرد وتی عەدیلتە فەئەمینتە فەنیمتە واللهی زۆر دادپەروەری ئەوەندە دادپەروەری منەتت بە کەس نیە بۆیە ئاوا بێ خەم لێ خەوتووی بۆیە ئاوا ئەمین و پێویستیت بە حیمایە نیە اللە اکبر لەو قسەیە جا کافریش گا قسەی جوانی کرێ بەڵی جوانە وتی عدلت فامنت فنمت ئەوەندە دادپەروەری بۆیە ئاوا ئەمینی ئەوەندەش ئەمینی بۆیە ئاوا بە جوانی لێ خەوتووی لەسەر ئەو خاکە خەوێکت کردووە کە پاشاکان لەسەر سسمی خەوەکانیانە وەڵاهی پاک بە منەتت بە کەس نییە لەبەرەوە هەموو بێ شەرعیەک لە ناخا دەدڕوخێنێ بۆیە علەمایان جوانیان فەرمووە الانسان فی حسن مادام فی طاعة الله هەر کاتێ ئینسان لە تاعەتی خوای پەروەردگارا ژیا لە قەڵادایە لە قەڵادا لە قەها لەو قەڵا گەورانەدا کە هەمووی بە بەردی قووەتدار دروست کراوە هەمووی لە خۆڵ گیراوە گولەی دژمن ناتپێکێ ناتوانێ زەفەرت پێ بەرێ پارێزراوی ئینسان تا لە تاعەت و گوێڕایەڵی پەروەردگاریا بێ وەڵاهی پارێزراوە بە قەڵای ئیمان بە قەڵای خواناسی پارێزراوە لە نەدامەتی لە پەشیمانی لە شەیطان لە دوژمن خی پەروەردگار دەتپارێزێ بەڵام ئینسان کە لە تاعەتی خوا هاتە دەرەوە دەرگای قەڵاکە شکا قەڵاکەت کرایەوە هاتی ئەو گۆڕە هەزاران گورێک پەلامار دەدا و ژیانت لە مەترسیدایە خۆ ئەگەر لەم دنیایش ڕزگارت بوو مادام لە قەڵای خواناسی هاتیە دەرەوە ئەی قەبرەکە ئەی سەرپردی سێڕاتەکە ئەی بەردەمی مەحکەمەی خوای پەروەردگار خۆ لەم هەموو سەیتەرەیە ڕزگارت نابێ وا لە دنیاش ڕزگارت بوو وەڵاهی لەو قەبرەدا ئینسان محاسبە دەکرێت لەسەر هەموو کردەوەکانی ئەوە قۆناغی یەکەمی قیامەتە لەسەر قەبران گوێتان لێ نییە کە مامۆستای بەڕێز دەفەرمێ ئەی فڵان تۆ دەرچووی لە خانووی دنیا لە خانووی فانی گەشتی بە خانووی باقی کە قیامەتە ئەم گۆڕە ئاخر منزڵی دنیاتە و یەکەم منزڵی قیامەتدا یەکەم منزڵی قیامەت لە گۆڕا دەست دەردەکەوێت یەکێ لە پیاوباشان و خواناسان دەڵێ خاڵۆ ژنێکم عەمری خوای کرد بە زاهیر لە دنیادا پیاوێکی ئافرەتێکی ڕێک و پێک و خواناس و دینداریش بوو خاڵۆ ژنم کاتی خۆی کە شووی بە خاڵم کرد ئەڵێ خاڵم ژنێکی هەبوو مرد بەسەر مناڵی ساواوە ڕۆیشت و کۆچی دوایی کرد و سێ مناڵی تریشی هەبوو بە هەموو چوار مناڵی هەبوو ئەم ژنە ڕازی بوو شووی پێ بکە و مناڵەکانیش بەخێوکە بۆ خۆشی دوایی مناڵێکی بووە وافرەتە لە دواییدا کە مناڵەکەی تۆزێک گەورە بوو لە خەم ڕەخسی ئەم ژنەی دووەمیش مرد ئەڵێن لە خەوا بەردەوام خاڵۆژنم دەبینی کە لە عەزابا بوو بەردەوام زۆر ناڕەحەت هەموو جارێک کە لێم دەپرسی دەمگوت خاڵۆژن تۆ ئافرەتێکی دیندار بووی ئێستا بینم ئەزانم تۆ یەقینەن کە مردووی ئەمە قەبرە بۆ ئەوا لە عەزابای ئەگوت ئەی هاوار چیم بەخۆم کرد بەهۆی شیرەکەوە بەهۆی شیرەکەوە خبرم ئەبووە نەمدەزانی شیرەکە چیە ئەڵێ وەڵی هەشت ساڵ من خەوم ئاوا بە خاڵۆژنمەوە دەبینی دوای هەشت ساڵەکە هەموو جارێ لەشم دەپرسی بەهۆی چێ دەگوت شیرەکە شیرەکە منی وا لێ کرد تووشی ئەم شوێنەی کردم شەوێکیان لە خەما دوای ئەو هەشت ساڵ دەم پرسی تخوا خاڵەژن شیرەکە چی بوو وتی ڕۆڵەجان خۆ تۆ ئەزانی خاڵت چوار مناڵی تری هەبوو ئێمەش مانگا و مەڕ و ماڵاتمان هەبوو شیرم دەدۆشی واللهی شیری ئەو مناڵانە باوکیان نەیدەزانی کەوایە لە دەرەوە کە تێم دەکرد ئاوم بۆ ئەوان تێدەکرد بەڵام بۆ مناڵەکەی خۆم شیری خالیسەم تێدەکرد و ئاوم تێ نەدەکرد لە شیرەکەیا فەرقم دەکردن ئەوانەی کە مناڵی خۆم نەبوون شیرم دەدانێ بەڵام ئاویشم بۆ تێدەکردن ئەمگوت با ئەو هەموو شیرە نەخۆن پێیان خەسارە بەس بۆ مناڵەکەی خۆم کاملەن شیری پاک و خاوێنم تێدەکرد لە شیرەکەیا فەرقم دەکردن ئەی هاوار ئەو خۆ کەس ئاگای لێ نەبوو بەڵام ئەڵڵا ئاگای لێیە هەر لە قەبرەکەدا هەشت ساڵ دەخەونم پێوە دەبینی هەر هاواری دەکرد ئای شیرەکە چی پێکردم ئای قوڕ بەسەر ئەوەی لە تۆزێ شیرا فەرقی مناڵەکانی خۆی لەگەڵ یەکێیچکەدا بکا کە هەر لەو باوکەن ئای قوڕ بەسەر ئەو سەرکردەیەی فەرقی کوڕەکەی خۆی بکا لەگەڵ کوڕی ئەو میللەتەیا ئەی ماڵ وێران ئەو سەرکردەیەی کە بۆ خۆی لەبەر سپلیتا نازانێ سەرما چیە پیرێژنێکیش داماو بە پێنج لتری نەوت دەکڕێ ئەبێ ئەمانە چۆن قەبر لە خۆیان گرێ ئەبێ چۆن وڵامی پەروەردگاریان بدەنەوە ئەبێ پاژێن وەڵاهی ئەو قیامەتە ئەو قیامەتەیە کە ئینسان وا لێ دەکا کە بزانێ نە مێردەکەی ئاگای لێ بوو نە خزم و کەس و کارێک ئاگای لێ بوو خۆ بەخوا مناڵەکەش هەستی پێ نەدەکرد چونکە ها پەرداخێک بێنە نیوەشی بکە با و هەر دەیخۆیتەوە بەشی خۆشی جسم سوودمەند دەبێ لێی بەڵام چونکە فەرقی کرد لەگەڵ مناڵەکەی خۆیان خوا ئەو ئاوەی لێ قبوڵ ناکا وتی شیرەکە منی وا لێ کرد بەڵێ خۆشەویستان ئینسان کە لە تاعەتی خوا دەرچوو ئەچێتە مەعسیەتەوە کە چووە مەعسیەتەوە لە قەڵای ئیمان دێتە دەرەوە ئاخری وتارەکەم بەوە دێنم بۆ ئەوەی پارێزراو بین لە خراپە لە هەموو ئەو خراپانەی کە ئەمڕۆ دەوری مرۆڤایەتیان گرتووە ئاگادار بە زیادە ڕەوی مەکە زیادە ڕەوی مەکە لە چیدا لە خواردنا جاری وەهای ئینسان هەر ژەمی خواردنەکەت بەڕێز دەکەم یەک تۆز کەمتر چەور بێ بەخوا هەفتەی دوو جا گۆش مەخۆ جارێکی خۆ لە زۆر حرام دەپارێزری بێ منەت تانەتت دەژێ من زۆر جا لەگەڵ برایانی بەرپرس کە دانیشتوتمە قەت داوەتی خەڵک مەخۆ قەت دەعوەت کرای مەچۆ چونکە کە نانی فڵان کەست خوارد هات بۆ دایرەکەت ئەبێت ناقانونی بۆ بکەیت چونکە بەرەژ چاوەرەژێری ئەو ژەمە نانەی بەو خوایە برای کەر بەدەست ئەو ژەمە نانی فڵان کەس هی من یە ئەو مەخۆ کە هاتم بۆ دایرەکە منەتت پێم نییە وەکو قانون ڕەفتارم لەگەڵ دەکەی بەس کە یەک ژەم دەعوەتت خوارد ناچاری بێ بە تەلەفۆنێک قانونیش بکەی بە ناقانونی جا تخوا ژەمە نانێک ئەوە دێنێ ورگێک لە پێناوی خواردنێکی کاتیدا ئینسان خۆی بۆ چاوبەرەژێرکە لە بواری جلوبەرگا ئافرەتی وا هەیە هەرچی عیب بێنێتی بەس زیادە ڕەوی دەکات لە جلوبەرگی ناشەرعیدا بەس بەمە گوناهبارە ئەی نەخۆ ئافرەتانی کە سفورن سەریان ڕوتە قاچیان ڕوتە قۆڵیان ڕوتە ئێمە ناتڵێن ئەوانە زیناکەرن زۆریان زۆر بە ئەخلاقن زۆر بەڕێزن زۆر ویژدانیان هەیە زۆر خواناسن کەچی سەیرەکەی لەم بوارەدا خەلەلیان بۆ دروست بووە، زیادەڕەوی کردووە لە خۆڕازاندنەوەدا، لە جلوبەرگی تەسک و تەنک لەبەرکردنا، ها ئەو زیادەڕەویە چەند خراپە، زیادەڕەوی لە نووستنا کە نوێژەکانت پێ دەفەوتێنێ، زیادەڕەوی لە تێکەڵ بوون بەگەڵ خەڵکا، ئێستا زۆربەی ئەوەی کە تووشی گوناهباری دەبێ زۆر لەگەڵ خەڵکا تێکەڵاوە، پێویستە ئێمە هەموومان سەلام لە یەک بکەین، پێویستە هەموومان یەکتر بناسین، بەڵام پێویست نییە هاوڕێی هەموو کەس بی، ئەبێ هاوڕێکانت دیاریکراو بن هەڵسەنگێندراو بن ئەینا ئەگەر لەگەڵ هەموو خەڵکا تێکەڵاو بووی یان دەبێت دڵی خەڵک زۆر لێ بڕەنجێ یان ئەگە بتەوێت دڵی خەڵک بەدەست بێنێ بێ مجاملە بکەی ڕیایی بکەی بە درۆ بڵێ قوربان جەنابت ڕاست دەکەی بڕوات بە قسەکە نێ دەبێ بڵێ قوربان ڕاستت فەرموو بەس دەگە بۆ خۆت بە تەنیا بووی منەتت بەوانە نییە دایمە سەلامەتی لەبەرەوە ئیشی ئەو بازاڕە نەبوو دەتوانی زۆر نەچی ئیشی لای فڵان کەس زۆر زەرور نەبوو زۆر تێکەڵاو نەبی ئەوەی خەڵکی ئەمڕۆ کە بە هیلاک چووە زیادەڕەویە زیادەڕەوی لە ئامێریش وەکو موبایلە سەیرەکەی لە وڵاتێکی پێشکەوتوی وەکو ئەڵمانیادا کە موبایلەکە دروست دەکا زیادەڕەوی ناکا بە ئامار نامە بە نووسراو لە وڵاتێکی وەکو ئەڵمانیا لە سەد تا حەفتای خەڵکی لە سەد کەس حەفتا کەسیان موبایلەکانیان لە هەرە سادەکانە هەر ئەوەی تەلەفۆنی پێ دەکەوی هیچ مواسەفاتێکی نییە لە سەتا سیانزەیان لە سەتا هەژدەیان موبایلەکانیان مواسەفاتی تێدایە ئێستا وەی کە لەسەر ئەم مێزە ئەم موبایلی بەڕێزانە کە دانراوە زۆربەیان مواسەفاتن یعنی ڕسم دەگرێ کۆمەڵە معلوماتی تێدایە کۆمەڵە مواسەفاتی تێدایە وتاری تیا تەزیل دەکرێ ئەڵێ خەڵکی ئەڵمانیا لە سەدا هەژدەی هەژدەی خەڵکەکەی مواسەفاتی پێ لە موبایلە لە سەدا هەفتای ئەو پەڕی سادەیان پێیە لە سەدا سێنزەی لەو وڵاتە پێشکەوتوەدا تا ئێستا هەر موبایلی نیە ئەڵێیشم پێی نیە کەچی لە وڵاتی ئێمە مناڵێکە لە شەشی ئیبتیدایە موبایلێکی پێ بای چوار وەرەقەیە مامۆستاش گیری خوا ڕسمی خەڵکی پێ دەگرێ بلوتوزی بۆ خەڵک پێدەنێرە شتی پێ وەردەگرێ مامۆستاش وڵا فەقیرە بای چوار وەرەقەی لێ بسێن دوای چی لێ بکەم ئەویش گیری خواردووە ها زیادە ڕەوی دەکەین بۆیە زۆر جار تووشی بەڵا دەبین والله هەتا موبایلەکەت مواسەفاتی کەمتر بێ مناڵم شتی باشن نەبێ بەڵام زیادەڕەوی مەکە. ئۆباما ئەو سەرۆکی ئەمریکایە کە خەزێنەکانە بە دەستی خۆیدان و پارەش وەک کاوەیە لە بەدەستیا مەنعی کردووە کچەکانی بچنە سەر فەیسبووک ئەڵێ هەفتەی یەک سەعات بۆیان هەیە بەکاری بێنن گەنجێکی لای ئێمە شەو ڕۆژ لەسەر ئەنتەرنێتە هەر زایع بوو فەقیرە هەمووی لەدەستدا زیادەڕەوی کردن تووشی خراپەکاریمان دەکا ئەو لەو ئەمریکایە کچەکانی ناڵێن ئەوە پێشێلکردنی ئازادی مافی مرۆڤە ئەڵێ هەموو شتێک سنووری هەیە کچەکەم دەبێ هەفتەی یەک سەعات فەیسبووک ببینێ چونکە سڕی ماڵەکەم دەچێتە دەرەوە چونکە تووشی هەڵە دەبێت چونکە دەیخەڵەتێنن هەفتەی یەک سەعات کافیە بۆ تۆ لەسەر فەیسبووک بی بەڵام گەنجێکی گیرفان خاڵی ئێمە بە قەرز فەقیرە دەچێت لە مامۆستا دروستە کۆمپیوتەرێکی لای تۆ بکڕی بە قستی مانگانە تۆ تخوا سێ چوار وەرەقە لە گیرفانە نەبێت کۆمپیوتەرت بۆ چییە ئەنتەرنێتت بۆ چییە شەریکە و کۆمپانیات هەیە تۆ گیرفانت خاڵییە ئەوەندەی تریش مەسرەفەکە زیاد دەکا و باوکیش و دایکیشت قوڕبەسەر دەکەی چی پێ دەکەی لەبەرەوە زیادەڕەویەکان خراپن هەموو زیادەڕەوێک ئەوەی مەسئولەکان کە ڕیسوا بوون لەبەر چاوی میللەتە زیادەڕەویان کرد ئینا برایەکی بەرپرس ئەگەر خانوێکەی هەبێ دوو خانوی هەبێ باخێکیشی هەبێ دوو سارەشی هەبێ هەموو میلەت خۆشی دەوێت دەڵا قەیچەکە ئەویش کاکە گیان مافی خۆیەتی ئەویش ئینسانە ئەویش ماڵ مناڵی هەیە ئەویش بەرپرسە بەڵام ها کە زیادە ڕەوی دەکا لێرە خانوی هەیە لە دوکان هەیەتی لە سلێمانی هەیەتی ئەبێ لە بەغاش هەیبێ ئەبێ لە فڵانیش هەیبێ لە ئەوروپاش هەیبێ یەکسەر ئەمە زیادە ڕەوێتی باش ئەمانەت بۆچی خۆ کە مردی لەگەڵ خۆتا نابێیتە قەبرەکەوە باشە زنجیرەیەک سالب بۆچی هەمووی لەسەر یەک ڕەقەم ئەمە ئەمە ناشرینت دەکا لەبەر چاوی میللەتەکە لە کاتێکا کە سوودیشت پێ ناگەیەنێ وەڵای هەموو زیادە ڕەویکردنێک بەڵایەکی بەدواوەیە جا یان لە دنیا خوا بەڵاکە بەسەر دێنێ یان لە قیامەتە خۆ ئەوەی دنیا زۆر باشترە چونکە جەزایەکی تربەویە ئاگادارکردنەوەیە دکتۆر محەممەد العریفی کە مامۆستای زانکۆیە لە سعودیا ئەڵێ برایە دەرێکم هەبوو برایەکی زۆر گیانی بە گیانی پیاوێکی مسلمانی قورآن حافظ قورآن ئینسانێکی زۆر زۆر بە تەخوا و ئەهلی شەو نوێژ ئەو کەسانی کە نەخۆشی دەروونیەکانیان هەبوو ئازارێکیان هەبوو کە دکتۆر پێی چارەسەر نەدەکرا فی سەبیل الله تەنها لە بەرخاتی خۆی پەروەردگار قورآنی بەسەرا دەخوێندن خۆی گەورەش بەو دڵە سافەی خۆی بەو تەقوایی کردبووی بە مای شیفا بۆ کۆمەڵێک خەڵک ئەڵێ یەکێک بەسراتێکی بۆ گێڕام وتی کابرایەکی بازرگانی زۆر دەوڵەمەند هات بۆ لام کاتێک کە هات بۆ لام وتی ئازارێک لە دەستی چەپمایە بەدەست ئەو ئازارەوە دەناڵێنم ئازارەکە وای لێ کردبوو چڕو چاوی هێنا بۆ یەک چاوی پێدا پچڕی بوو وتی هەر بەردەوام دەستی بە دەستی چەپێ بۆ ئەی شێلا و ئازارەکەی نەدەشکا وتم چوویتە لای دکتۆر وتی دکتۆرەکان دڵنیان کردم کە هیچم نییە کەچی خۆشم ئەزانم چ ئازارێکی بەشی لە دەستی چەپمایە بەڵێ وتم سێ چوار ڕۆژ وەرە لەسەر یەک سێ چوار ڕۆژ بە تەواوی قورئانم بەسەرا دەخوێن ئەڵێ دیگە بۆ خوای بەس ئازارەکەم زیاد دەکا تۆ ئەو قورئانە دەخوێنی هیچ ئازارەکەم ناشکێ ئەڵێ لە ڕۆژی چوارەما پێم وت بیر بکەوە برام بزانە ستەمت لە کەسێک نەکردووە دوعای مەزڵومێک لێ گیرا نەبووە ئەڵێ تووڕە بوو وتی دوعای مەزڵوم من یارمەتی چەندین فەقیر دەدەم زەکات دەدەم سەرفترە دەم حەجی ماڵی خوام کردووە پیاوێکی باشم تۆ وازای من ستەمکارم ئەڵێ ئارامم کردە وتم نابرا هەمووان معڕەزین تووشی هەڵەیەک بین لەوە چێ دڵی کەسێکت بە ڕوێکی ناشرین ئازاردابێ و لە ناخەوە دوعایەکی شەڕی لێکردبی لەبەرەوە بیر بکەوە بزانە حەقی کێل لەسەرۆگەرنی خۆتی پێ ئازاکە ئەڵێ بە عاجزی لە لام ڕۆیشتە دەرەوە دوای دە ڕۆژ هاتەوە زۆر ڕووی گەش بوو دەمو چاوی کرابەوە هات بۆ لام و ویستی دەستم ماچکا نەمهێش وتی بەخوا نێوچوانت ماچەکەم ناچار بووم نێوچوانی ماچ کردم و منیش ئەوم ماچ کردەوە وتم چیەوە خۆشحاڵی وتی خوا شیفای بۆ ناردم وتم دەی سوپاس بۆ خوای پەروەردگار بەڵام تۆ بۆ هاتوویتەوە بۆ لای من خۆ من ئەو هەموو قورئانەم بەسەرا خوێندی هیچ سوودمەند نەبووی لە من وتی قسەکەی تۆ بە ئاگای هێنامەوە وەڵای کە چوومەوە ماڵەوە بە بیرم هاتەوە من کۆشکێکم کردووە یەک خانوێکم هەیە چەندین قاتە هەرچی مواسەفاتە لە خاریجەوە لە دەرەوەی وڵاتەوە خەڵکم هێناوە ئەندازیارەکان کە سەرپەرشتی دروستکردنی بینا و کۆشکەکەم بکەن زەویەک هەبوو لە تەنیشمەوە زۆر حەزم دەکرد ئەو پارچە زەوێش بچێتە سەرەوەی من ئاجاری وای ئینسانەکە ئەم تموحە حەزم لەو پارچە زەوێش بوو ئەوش چەند نەمامێکی تیا بچێنم و بیکەم بە باخێکی جوان و دیمەنی باخەکەم جوانتر بکە کەلاوەیەکی تێدا بوو هۆدە و هەیوانێکی دڵداری زۆر شڕی تێدا بوو پرسیم وتیان هی ئافرەتێکە چەند مناڵی بێ باوکی نازداری هەن لەسەر ئەو هەتیوانە دانیشتووە لە فڵان گەڕەکەیە ئەم پارچەیەش کاتی خۆی باوکی کڕیوێتی و بە کاولی و ئەوا لێرە ماوەتەوە ئەڵێ ناردم بە شوێنە و هێنایان زۆر محاولەم کرد وتی کاکە گیان نایفرۆشم مناڵەکان وردن من کەسێک نیم کاسپیم پێ بکرێ پارەکەش دەخورێ هەر زەویەکە بێ بۆ مناڵەکان باشترە ئەڵێ پاشان فێڵم لێ کرد یەک دوو کەسی نووسنگەم ناردە سەری پارەیەکی زۆریاندایە ناچارم کرد تموحم خستە بەری و ئەزەویەکەم لە دەستی ساند زەویەکەم لە دەست دەرێنا، دواتر خستمە سەر باخەکە و خانوویەکی جوانم تیا کرد و سیاجم کرد. وەختێ ژنەکە بە خۆی زانیبوو سێ چوار قاتی ئەو پارەی کە من دابوومیە و فێڵمان لێ کردبوو و ئەرزەکەی پارەی دەکرد. تکام وایە لەو برایانەی کە نووسینگەیان هەیە، لەگەڵ ڕێز و حورمەتما، کورە دەستی خەڵک مەبڕن، داماوی وا هەیە بە ئەمانەتە، وەڵڵە توخوا پارچەیە زەویم هەیە، ئاگای لەوە نییە نرخ چۆنە. تخوا حەقی خۆی بدەیە لە بازاڕا مەڵێ وەڵا لەبەر خاتری تۆ نەبوایە ئاوامان نەدەکرد وەخوا مشتەری نییە و فڵان کەسیش تەلەفۆنی بۆ مەکە پیاوی خۆتە بیێنیەوە ئەمە بۆیە باس دەکەین ئەمە دەرس و عیبرەتی لێ وەرگری ئەمە ڕووداوێکن لە دێر زەمانە ڕوویان نەداوە لەم چەند ساڵەیان ڕوویان داوە ئەوە ئەو کەسەی حەدەسەکە دەگێڕێتەوە خۆی زیندووە لە ژیاندایە هەموو ڕۆژە لە کەناڵە تەلەفیزیۆنەکانە دکتۆر محەممەد عەبدوڕەحمان عەریفی دەبیندرێ دەتوانین ئیمێڵی بۆ بکەی پێی بگێڕیتەوە ئەڵێ کە بۆی مەعلوم بوو ئەو ژنە شێت و هار بوو زۆر بە زووی بە مناڵەکانیا دەهاتەوە زەویەک بۆن منە بایی دە دەفتەر بێت تۆ بە دوو دەفتەر لێت بکڕن زۆر دڵت پێی خەم دەخوا ئەڵێ دەهاتە لای کرێکارەکان و جنێوی پێدان دەگو وازی لێ بێن و زەویەکەمان بدەنەوە ئەوانش گاڵتەیان پێ دەکەوە ئەنزانی ئافرەتەکە تێک چۆ شێت بووە کە مافرەتەوە جوێن دەڵێ و دڵ زەویەکە بەی خۆی ئەزانێ ئەڵێ بەڵام ڕۆژێکیان کە لە قاتەی سەرەوە لە پەنجەرەکەەوە دەمڕوانی ئەو ژنە هەر دوعاەکە دیگە خوای تۆڵی لێ بکەیتەوە خوای حەقی من لەو پیاو بسێنی ئەڵێ واللهی ئەو ئازارە لە دەستما دروست بوو چی دکتۆر و دەرزی و دەرمان هەبوو بەکارم هێنا کە هاتمە لای تۆ دواڕێگەی چارە بوو ئەینا من پیاوێکی ئەوەندە بەدین نیم ناچاری هێنامی بۆ لای تۆ کە بەڵکو قڕانم بەسەرا بخێنی چابووم کە چاکیش نەبووم بەڵام کاتێک کە تۆ ئەوەت پێوتم گەڕام بیرم کردەوە دوعاکانی ئەو ژنەیە ئەمجارە ئەو نەهات بۆ لام من چووم بۆ ماڵەکەی واللهی چووم ویستم دەستی ماچ کەم وتم دایە گیان دەستت ماچ دەکەم و گەردنم ئازاکە لە ڕای خواڕا ئێمە فێڵمان لە تۆ کرد ڕاستە بەڵام دان دەنێم بە هەڵە و تاوانەکەمدا من ژیانم لێ تاڵ بووە تازە قەسر چی لێ بکەم باخ چی لێ بکەم کە هەموو لەشم ئازار بێ لە ڕای خوادا تۆ بە گەورەی خۆت بمبەخشە و عەفوم کە بەڵام من تازە زەویەکەت ئەدەمێ بە باخ و باخاتە وتی نا هەر حەز ناکەم نزیکی پیاوی دەوڵەمەندی وەک تۆ بمەوە تخوا با مناڵەکانشم ڕەفتاری تۆ نەگرن وتم ئەی چیت بۆ بکەم وتی لە شوێنێکی زۆر باشە لەبەر خاتی ئەو مناڵانە پارچەیەک زەوی باشتر لەوەی خۆم بۆ بکڕەوە بە سعری ئەو ڕۆژە کە من ئەهز ڕۆژێ بیفرۆشم حەقی خۆم بۆ بکە وتم لە کوێی شارە تۆ دەتەوێ پارچەیە زەوی دەستنیشان کە من بۆ ئەو مناڵانەی دەکڕم و مافی خۆیان دەدەمەوە ئەڵێ وەڵایی چوین لەگەڵیا لە نووسینگەیەکە باشترین پارچە زەویمان کڕی بە ئۆتۆمبیلەکەی خۆم چوین سەیرمان کرد و دڵی ئیسراحەتی کرد دەیوتی یا ڕەبی خوایە وا من گەردنم ئازا کرد و تۆش عەفوی کەی ئەڵێ قەسەم بە گەورەی ئەڵڵا دەستی دا نەنا بۆوانە کە ئازارەکەی دەستم نەما دەستی دا نەنا بۆ دوعای ئەو مەزڵومە کوتی خوایە وا من عەفوم کرد خوایە تۆش ئازادی کەی ئەڵێ قەسەم بە ئەڵڵا دەستی دا نەگرت و لە دوعاکانی کە ئازارەکە وردەوە دەکۆتای پێیان لە دەستەما بەڵێ بەڕێزان ئەوە ئەم گردونە ئەڵڵا بەڕێوەی دەبا خۆ هەروا بە بەلاش ناڕوە خۆ ئەم خەڵکانمە هەوڵ وا ژیانیش ڕووناک نابێ با بە خۆماندا بچینەوە ئەو ناڕەحەتیانەی کە دێنە سەر خەڵک ئەو دڵتەنگیە ئەو نەخۆشی نەفسیانە ئەو مشکلە عایلەویانە ئەم مشکلەی ئەم وڵاتە ئەم خەڵکە سادەی ئێمە ئەگە وەیە زانی ئەمریکا سەدامی لەناو بەر ماڵی ئاوا بێ دەستی خۆش بێ بەس وایە زانی تازە کوردستان و عێراق بوو بە ویلایەتێکی ئەمریکی ئەمجا قانون و دیموکراسی هەمووی بە پای پیلان دەچوویە ماڵی حاجی و ڕسمی جۆرج بۆش هێڵواسی بوو داماو ئەمجا وەختێ زانی ئەمریکا بە مەرامەکانی خۆی گەیشت و هەندێ بیرە نەوتی دابین کرد و ڕۆیشت شەو وڵاتی خۆی وڵاتێکی پڕ لە چەرمەسەری و کێشەی بەجێشت و خوا عاقیبەتی ئەم کوردستانی ئێمە و هەموو خەڵکی خێرکە هەر خوا زانێ عاقیبەتی بەرەو کوێ دەڕوا ها هەموو یەک چارەسەر ماوە گەڕانەوە بۆ لای خالق واز لە مەخلوق بێنە بگەڕێوە بۆ لای خالق چونکە هەر ئەو هەناسەکانت پێ دەبەخشێ هەر ئەو بارانت بۆ دەبارێنێ هەر ئەو تیشکی خۆرت بۆ دەنێرێ هەر ئەو دوعاکانت وڵام دەداتەوە لەو کاتەدا کە مەویسی لە هەموو مرۆڤەکان بەس قاپی ڕەحمەتی خوا ماوە دەبا لە قاپی ڕەحمەتی خوا بدەین بڵێن خوا ڕەحممان پێ بکەی یا ڕەبی خوا ڕەحممان پێ بکەی خوای عاقبەتمان خێر کەی خوابمان پارێزی لەوەی کە ستەممان لە خەڵکێک کرد و دوعای مەزڵوممان لێ ژیرانە بێ یا الله خوایە گەر ستەممان لە کەسێک کردبێ بە گەورەیی خۆت دڵی ئەو کەسە نەرم کەی و ئازادمان کە تۆش ئازادمان کەی لە ئاگری دۆزەخ خوایە عاقیبەتمان خێر کەی ئەوانەی چاکن چاکتریان کەی ئەوانەی لار و لەوێرن خوایە هیدایەتی هەموو لایەکمان بدەی یا ارحم الراحمین یا شافی یا اللە لەم ڕۆژی مبارەکی جمعەدا شیفای نەخۆشەکان بنێری خوا شیفا بۆ نەخۆشەکانمان بنێری ئەوەی مردووە خوایە لە گوناهی خۆش بی سەبوری دڵی کەس و کاری بدەی خوایە گەورە ئەو کەسانی نەخۆشی دەروونی و نەفسیانە خوایە ڕەحم بە حاڵی دڵ دەروونیان بکەی ئەوانەی دەستکورت و هەژارن خوا دەرگایکی ڕسق و ڕۆزیان لێ بکەیەوە خوا ئاشنامان کەی بە دینەکەی خۆت دوورە پەرێزمان کەی لە مەعسیەت و بێفەرمانی خۆت یا ئەڵڵا ئامین ئامین والحمد لله رب العالمین